و لە شوێنی تردا بە جەمع و رب المشارق یعنی بە جەمع مەشارق جەمعە خۆر هەڵاتەکان و بە مەشریق و مەغریبیش هاتووە جەمع لە بینیاندا براکانم بۆ لە هەندێک شوێن پەروەردگار دەفەرمێ پەروەردگاری خۆر هەڵات و پەروەردگاری خۆر ئاوا لە هەندێ شوێندا پەروەردگاری خۆ دوو خۆر هەڵات و دوو خۆر ئاوا وەکو لێرە لە هەندێ شوێنیشدا مەشاریق و مەغاریب خۆر هەڵاتەکان و خۆر ئاواکان دەڵێن هیچ تەعاڕوض و دژبەیەکیەک لە بینی ئەم سێ ئاەتەدا نییە بەعام یەک خۆر هەڵات و یەک خۆر ئاوا هەیە ئەم جیهەتە جیهەتی خۆر هەڵاتە ئەو لاش جیهەتی خۆر ئاوایە بەڵام ئایا لە هاوین و زستاندا ڕاستە ئەمە جهتەکەیەتی بەڵام لە هەمان شوێنە یا جیاوازی هەیە ڕۆژهەڵاتی زستان جیاوازە لە ڕۆژهەڵاتی هاوین نەک بڵین وەڵا لە هاویندا بە عکسی زستانە نە بەڵام شوێنەکەی جیاوازە ئەوە دوو مەشق و دوو مەغرب لەو بینەشدا کولی ڕۆژێک خۆر مەشرق و مەغریبی تایبەتی خۆی هەموو ڕۆژێک خۆر لە شوێنێکەوە هەڵدێ جیا لەوەی دوێنێ، بەیانیش جیا لەوەی ئەمڕۆ، دوو بەیانیش جیا لەوەی بەیانی، تا دەگاتە ئەوپەڕی مەشرق و دەگەڕێتەوە بۆ ئەوپەڕی مەشرق لە زستان و لە هاویندا ئەمە مەبەست لەوەیە جا پەروەردگار ئەوەی کە خۆری بەسەردا هەڵدێت و ئەوەی کە خۆری بەسەردا ئاوا دەبێت هەمووی هەر موڵکی خوای پەروەردگارە هەمووی هەر خوای گەورە پەروەردگاریەتی و بەڕێوەی دەبات و ڕزق و ڕزی دەدات و و جێبەجێی دەکات و و تەسەڕفی تێدا دەکات بێگومان پەروەردەکردنیش نعمەتێکی گەورەی خوایە هەر خۆر هەڵات و خۆر ئاوبوونەکە خودی خۆی چییە نیعمەتی گەورەی خوایە ئەوجا کە خۆرهەڵا شوێنی خۆرهەڵاتەکان دەگۆڕێ لە زستان و لە هاویندا یا لە چوار فەسڵەدا ئەوەش نیعمەتێکی ترە براکانم کە بەهۆی گۆڕینی شوێنی خۆر دەرکەوتن و خۆر ئاوابوون کەش و هەوای سەر زەوی دەگۆڕێت ئەوەش کۆمەڵێک بەرژەوەندی و مەسلحەتی تێدایە بۆ مرۆڤەکان کە هەمووی نعممەتی خی گەورەیە بۆیە یەکسەر فەرمووی دوو بەحری گەورە، یەکێکیان ئاوێکی سازگار و شیرنی هەیە بۆ خواردنەوە دەشێت، ئەوی تریشیان ملح ئوجاج سوێر بۆ خواردنەوە ناشێت. ئەم دوو بەحرە کە لە سیفاتیاندا لێک جیاوازن، هەردووکی بەرەڵا کردوون خی پەروەردگار یەلتەقییان کە بە یەکیش دەگەن ئاوا هەردوو بەحرەکە دەگەنە بە یەک دەگەن. یەلتەقیان بەڵام بەینەهوما بەرزەخون لا یەبغیان چ لە بینیاندا هەیە بەرزەخێک بەرزەخ یعنی بەربەستێک بەربەستێکی نادیاری معنەوی کە بەس خوای گەورە خۆی دەزانێ وای کردووە ئەو بەربەستە نادیارە بە قودرەتی خوا بەهێز و دەسەڵاتی خواوای کردووە لایە بغیان نە بەحرە سازگارە شیرنەکە سنووری خۆی دەبەزێنێ بچێتە ناو بەحرە سوێرەکە، نا ئەوی تریان سنووری خۆی دەبەزێنێ و بچێتە ناو زەریایە شیرنە سازگارەکە. هەردووکیان لە سنووری خۆیان وەستاون و بە یەکیش کەوتون، بە تەنیش یەکەوەن. ئەمەش دەلیل لەسەر عەڵەمەتی خوای پەروەردگار و مەزنێتی خوای گەورە. یعنی گەر بێت و ئێمە لە تەشتێکدا بۆ نمونە تەنەکەیەک ئاوی سازگار و شیرن بڕێژینە ناو تەشتێک و تەنەکەیەکی تریش سوێر بڵێن نابێت تێکەڵیش بن ئللا مەگەر نێوانێکی بۆ دروستکردن هەر تێکەڵ دەبن خی گەورە بەبێ ئەوەی نێوانێکی هەست پێکرا و بەرجەستە هەبێت بە یەکی گەیاندون ناشتێڵێ تێکەڵ بن فەبی ئەی ئالا ئێڕبیکوما توکەدیبان کەوا بوو بەکام لە ناز و نیعممەتەکانی خی پڕودگار ئێوە ناشکرن ئەو نیعمەتەی کە خوای گەورە دوو جۆر ئاوی بۆ ئێوە داناوە تێکەڵیش نابن هەم گەورەی خوای تێدا دەردەکەوێت هەم ناز و نیعمەتی خوای گەورە بۆ ئێوە چونکە مرۆڤەکان پێویستیان بە هەردوو جۆر ئاوەکە هەیە يخرج منهما اللؤلؤ والمرجان لەم دوو زەریایەدا دەردەچێت چی مرواری و اللؤلؤ والمرجان و هەروەها مەرجانیش کە بۆ خۆڕازاننەوە بەکار دەهێندرێ وەکو خوشڵێکی جوان کە گران بەهایە و لای خەڵک مەرغوبە بەکاری دەهێنن جا ئایا لە هەردووچیان لە هەردوو زەریاکە لولو و مەرجان هەبێ مرواری و مەرجان هەبێت کە شیلانی پێ دەڵێن بە کوردی یا لە یەکێکیان لە یەکێک لەو دوو بەحرانەدا هەبێت فبأي آلاء ربكما تكذبان ئەوەش نیعممەتێکی تری خی پەرۆردگارە کە ئەم دوو شتە گران بەهایە جوانە لەو بەحرەدا خی گەورە دایناوە و دەردەهێنرێت و سوودی لێ دەبینرێت لێرەدا دەفەرمێ وجه ربک لە شوێنی تردا الحي الذي لا يموت پەروەردگار هەر زیندووە خۆی زیندووە و نامرێ نەک خەڵکانێک وا بزانن کە ئێمە یهلی سنە دەڵین تەنها خی گەورە وەجهی دەمێنێ بۆ چونکە ئاەتی ترمان هەیە کەچی تەوەکەل على الحي الذي لا يموت فەرقی بەینی موعتەزیلە و ئەشاعیڕە و ماتوریدی چییە؟ ئەوان وەکو ئێمە دەڵێن ئیطلاق الجزء و ئیرادەت الکل جزئێک بەکارهێنراوە بەڵام کل مەبەستە بەڵام ئەوان جزئەکە لە ناو دەبن جزئەکە هەر ناهێڵن جزئەکە ناهێڵن ئێمە دەڵێن چی؟ یعنی وەجهەکە هەیە یا نییە کە وەجی خوا دەمێنێ ینی زاتی خوا هەمووی دەمێنێ دەشڵێن ئایەتەکە بەڵگەیە لەسەر ئەوەی کە خوا وەجی هەیە بەڵام ئەوان دەڵێن اطلاق الجزء وإرادة الكل يعني خوا دەمێنێ خوا وەجی دەڵێن ئەە خوا وەجی نییە کەواتە جوزەکەی هێشت یان نەهێشت جوزەکەی نەهێشت ئەوەش مخالفەیە براکانم و مەبەست لێرەدا پەروەردگار دەیەوێت چیمان پێ بڵێت والله ئاعلم پەروەردگار خۆیشی و ڕووەکەشی ذوالجەلالە یعنی چی جەلال یعنی شکۆمەندی بەرزێتی دەسەڵات و دەوڵەمەندی بێ پێویستێتی لە هەموو کەس لە هەموو کەس بێ پێویست جەلال والئیکرام ڕێز لە غەیری خۆی دەگرێ ئەو پێویستی بە کەس نییە بەڵام ئەو ڕێز لە چێ دەگرێ والئیکرامێنی خاوەن ڕێز ڕێزدار هیچیان نامێنن تاوەکو پاداشتی تۆ بدەنەوە خەڵکانێک هەیە عیسا دەپەرستێ خەڵکانێک هەیە پێغمبەر دەپەرستی علی ساسم خەڵکانێک هەیە پیاوچکان وە دو سووا و یەغوت و یعوق و نەسر دەپەرستێ خەڵکانێک هەیە تەواغیت دەپەرستێ وانە بەڵام ئەوانەی کە دەپەرستێن هیچیان دەمێنن كل من عليها فان معبوداتی مشرکین هیچی نامێنێت هیچیشی هیچی بەدەست نییە تەنها ئەوە دەمێنێ وەیەبقا وەجه ڕەبیک کەواتە هەر هەوڵێک کە تۆ دەیدەی بۆ غەیری خوا مەبەست ڕەزابوونی غەیری خوایە چۆن دەڕوا و هەوڵە بە بەلاش دەڕوات زائیلیان نا بە زائیل و بە پوچەڵ دەبێتەوە ئیسفادەی لێ ناکەی إلا ئەوە نەبێت کە بۆ وەجهی خوا دەیکەی إلا ما كان خالصا وابتغي به وجهه يعني چی كل يوم هو في شأن يسأله چێ پرسیار لە خوا دەکا و لە خوا دەپاڕێتەوە و داوای لێ دەکا من في السماوات والأرض هەرچی گیان لەبەرێک کە لە ئاسمانەکان و لە زەویدایە لە خوا دەپاڕێتەوە داوا لە خوای گەورە دەکات فریای کەوێ بەهانای بێت خەیری بەنسیب بکە شەڕی لێلا بدات من فی السماوات والارض ئەوەی کە لە ئاسمانەکان و زەویدایە هەمووی لە خوا دەپارێتەوە داوا لە خوای گەورە دەکات باش کەواتە براکانم لێرەوە بۆمان دەردەکەوێت کە هەموو شتێک هەموو زیندەوەرێک محتاجی خی گەورەیە هەموو زیندەوەرێک محتاجی خوایە و هەمووشی لە خوا دەپارێتەوە ئەوەی کە لە غەیری خوا بپاڕێتەوە شەریک بۆ خوا دادەنێت کفری کردو و شیرکی کردووە خوای پەروەردگاریش کل لە یوم هو فی شأن گشت ڕۆژێک پەروەردگار لە پەروەردگارێتی خۆیدایە قەومانێک بەرز دەکاتەوە خەڵکانێک دادەبەزێنێ وەڵامی دوعای کەسانێک دەداتەوە، شیفای نەخۆشی کەسانێک دەدا، کەسانێک دەژیێنێ، کەسانێک دەمرێنێت، کەسانێک بە عیزەت دەکا، کەسانێک زەلیل دەکا، کل لە یەومنی هو فیشە. مەبەست چییە لێرە برا بەڕێزەکانم؟ ئەوەیە کە لای جوولەکە دەیانوت ان اللە جل وعلا لا یقضی یوم السبت شیئا خوای گەورە ڕۆژانی شەمە هیچ ئیشێک ناکات ڕۆژی شەمە والعیاذ بالله عطڵەیە پەروەردگار نەشی پای کەس دەدا نە دوعای کەس قوبوڵ دەکا نە کەس دەژیێنێ نە کەس دەمرێنێ نە پێویستی کەس جێبەجێ دەکە نەخێر کل لە یومین هو فیشە خی گەورە هەموو ڕۆژێک چییە ئەوە دەگەیەنێت لە ئەسڵدا کە یەکێک بۆ نمونە مەشغوڵ بێ پڕ ئیش بێت نەپڕژێتە سەر ئەوەی کە خۆی بۆ تۆ یەکلاکاتەوە کاتێکی نییە فەراغێکی نییە کە خۆی بۆ تۆ یەکلاکاتەوە بەڵام هەڕەشەی لێ دەکات دەڵێ کاتێکی بۆ تۆ دادنێم فەراغێک دروست دەکەم بۆ تۆ کەواتە بترسە وریابە بەڵام لە زمانی عەرەبیدا ئەم وشەیە ئیستعمال دەکرێت بۆ ئەوەی کە کەسێک چی هەرچەندە هیچ شتێکیش مەشغوڵی نەکات بەس بۆچی بۆ هەڕەشەکردن طبعا هەڕەشەی خی گەورەش دێتە جێ سنفرغ لكم يعني سنحاسبكم لێپرسینەوەتان لەگەڵ دەکەم ئەی گرۆی مرۆڤ و جن دوای چی بەڵام دوای ئەوەی کە مۆڵەتێکتان دەدەم وامەزانن ئیهمالتان دەکەم سنفرغ لكم أيها الثقلان ئێو باوەڕ نەهێنن بەو هەموو ناز و نعمەتە بەو هەموو پەیام و ئامۆژگاریە ئەوە کاتێک دێکە محاسبەتان بکەم و سزاتان بدەم وتمە مانای ئەوە نییە لێرەدا کە خی پەرۆردگار ئێستا دەستی بەستراو و مەشغوڵە ناتوانێت جارێک کاتی نییە نە لە زمانی عەرەبیدا بەکاردێ بۆ چیش کەسێک کە هیچ مەشغەڵەتیشی نەبێت بەڵام مۆڵەتی بەرامبەرەکەی بدات إن الله لا يملي للظالم حتى إذا أخذه لم يفلته پەرۆردگار مۆڵەتی زاڵم دەدا ماوەیەک بەڵام دوای کە گرتی لەم یفلت و بەری نادا ئەوجا ئەگەر توانیتان ئێوە ڕابکەن لە مردن یا ڕابکەن لە محاسبە و لێپرسینەوە و سزای خوای گەورە ئەوە بەوەی کە لە ئاسمانەکان و زەوی دەربچن چکە کە مەملەکەتی خوای ئاسمانەکان و زەوی لی دەربچن چۆن لله المثل الأعلى کابرایەک داواکراوە لەلایەن سەرۆکی وڵاتێکەوە دەڵێت جا من لەم وڵاتە داواکراوم با لەم وڵاتە دەرچم لە هەر لایەکەوە من ئەقتاری البلد لە هەر قوتڕێکەوە لە هەر سنوورێکیەوە کە من دەرچوم لە وڵاتە چوم وڵاتیشتر ئەم پادشایە دەسەڵاتی بەسەر مندا نییە ناتوانێت بمگرێ ناتوانێت بم کوژێ ناتوانێت عقوبەمدا خی گەوردە فەرمە ئەی مرۆڤەکان و جنۆکەکان ئەگەر توانیتان بۆ ڕاکردن و دەربازبوونتان لە سزای خوا لە ئاسمانەکان و زەوی لە مەملەکەتی خوا دەرچێن فەمفودو دەی بڕۆن دەرچن لا تەمفودونە ئللا بسلطان دەرناچن ئللا بچنە بێ بە ئەمری خوا نەبێ بە قووەت و هێزێک نەبێ سوڵتان چ دەگرێتەوە هەم ئەمری خوا هەم قووە و دەسەڵاتێک نەبێت کە ئەم قووە و دەسەڵاتەشتان نییە ئەو قووە تو دەسەڵاتەتان نییە ئەو قووە و دەسەڵاتە تەنها هی خوایە چی لە عذابی خوا و لە سزای خوا ڕزگارتان دەکات یە قووەت ئەویش چێە خوا خۆی لا ملجأ ولا منجا منك إلا إليك فلا تنتصران کە ویستان ڕۆژی قیامەت ڕاکەن ئەوە چیتان بۆ سەر دەنێرێت یورسەل و عەلەیکومە بەسەرتاندا دەڕژێندرێت چی شواض من نار بڵێسەی ئاگری تەواو داگیرساو هەڵگیرساو سەیری چی بکەن سۆبایە کە هەڵی دەکەی سەرەتا تا تەواو گەرم نەبووە دووکەڵی هەیە نا تا جارێک گەرم گەرم نەبووە دووکەڵێکی هەیە ئاگرێک دەکەیتەوە تا تەواو سوور نەبێتەوە نەبێتە پشکۆ ئەوە دووکەڵی هەیە بەڵام کە گەیشتە پلەی ئەو پەڕی داگیرسان سۆبەکە بێت چه ئاگرەکەی ترت بێ دووکەڵ نامێنێت یعنی ئەو پەڕی گەرمیەتی شواظ من نار شواظ یعنی ئەو بڵێسە ئاگرەی کە تەواو ئەو پەڕی گەرمیە تەواو داگیرساوە کەچی لەگەڵ نەماوە دووکەڵی لەگەڵ نەماوە وەنوحاس ئەو بڵێسە ئاگرەتان بۆ دەنێرێ بۆی بتان گرێت ناتوان ڕاکەن و هەروەها مسی تواوەشتان بەسەردا دەکرێت پەنا بەخوای پەرۆردگار فلا تنتصران ئەوجا دەفەرمێ کە ئاسمان شەق شەق بوو پارچە پارچە بوو ڕۆژی قیامەت فەکانت وەردەتەن کە دیهان چی لێ دێت ڕەنجی وەکو گوڵ سوور دەبێت وەکو کە دیهان وەکو زەیتێک ئەوە نە مرۆڤەکان نە جنۆکەکان پرسیار لە تاوانەکانیان ناکرێت ئەرێت فلانە کەس تۆ تاوانبار بوو یا تاوانبار نەبووی نە بۆ هەمووی علامەتی خۆی پێوەیە بە ئاشکرا دیارە ئینسانی تاوانبار فبأي آلاء ربكما تكذبان و منحریف و لاڕێیەکان هەمویان بەدموچاویان ڕوخساریان کە ڕەش هەڵگەڕاوە بۆ دیارن کە تاوانبارن ئەوەش مانای ئەوە نیە لە هیچ شوێنێک پرسیاریان لێ ناکرێ پرسیار هەیە لە سەرەتادا بەڵام دوایی دوای پرسیار و محاسبە ئەو جاچی دیارن هەمووی دموچاوی ڕەش هەڵگەڕا و ناشیرن و پیس ئامادەیە بۆی فڕێ بدرێتە ناو جەهنم بۆ یەکسەر فیوخذ بالنواصی والاقدام ئەو جارە فریشتەکانی دۆزەخ زەبانیە دێن گڵۆڵیان دەکەن ناوچوان و قژی ناوچوان و پێیەکانیان دەگرن و خڕیان دەکەنەوە یعنی کەسێک پێیەکانی بهێنرێتەوە ئاستی ناوچوانی خڕ بکرێتەوە هەردووکی بگرن و فڕێ دەدرێتە ناو ئاگری جەهنەمەوە فەنا بەخوای پەرۆدگار ئەن تۆ دائیمەن کە دەتەوێت شتێک فڕێ بدەی بۆ نمونە لە بەرزاییەکدا شتێکی درێژ چ دەکەی خڕی دەکەیتەوە لولی دەکەیت بۆی پێت بگیرێت کە لولت کردو ئەو جا بە لول کراوی فڕی دەدەیت ئەو مجریمانەش ڕۆژی قیامەت ئاوا گڵۆڵە دەکرێن و خڕ دەکرێنەوە بە ناوچوان و قاچیان نەک هەر عەین الیقین نەک هەر بە چاو دەیبینن خۆیان لە ناویدان ئێستاش بە درۆی دادنێن یطوفون بینها وبین حمیم آن دەخولێنەوە لە نێوان ئەو جەحیمە لە نێوان ئەو جەهنەمە کە ئاگری بڵێسەدارە و لە نێوان چی لە نێوان حەمیمین ئاوێکی کوڵاو ئانین کە گەیشتووەتە ئەو پەڕی پلەی کوڵان و گەرمی هەندێ جار بە ئاگری جەحیم و جەهنم عذاب دەدرێن سزا دەدرێن ئەو جا هەندێ جار ئاوی کوڵا و حەمیمیان بۆ دەهێندرێت هەرکە لە دموچاویان نزیک بۆوە دموچاویان هەڵدەقرچێندرێت و و سوور دەبێتەوە و دەبرژێت وەکە خواردشیانەوە ناوسکیان و ڕیخۆڵیان هەمووی کوت کوت و پارچە پارچە دەبێ پەنا بەخوای گەورە لەوەدا دەبن لەو خواردنەوەیە بۆ ئەو عذابە پەنا بەخوای گەورە فبأي آلاء ربكما تكذبان دەی ئێوە بەکام ناز و نیعممەتی خوا ناشکردن و بەدرۆی دادنێن ئەمە باسی ئەهلی جەحیم بوو باسی مجریم بوو لە داهاتوودا باسی تەقواداران دەکا باسی چاکەکاران دەکا